ڕۆمیۆ و ئەلفرێدۆ گەیشتنە میلانۆ، پیاوە ڕەشەکە هەستا بە کرێدانی هەردووکیان بۆ خاوەن پاککردنەوەی دوو کەڵکێشەکان، ئالێردا ئەم دوو هاوڕێ ئازیزە لێک جیابوونەوە، لەگەڵ ئەوەی پێشتر پەیمانی یەکجارییان بە یەک دابوو، ڕۆمیۆ چووە ماڵی مامۆستایەکەی کە ناوی ڕۆسی بوو، هەرچەندە پێشوازییەکی خراپی لێ کرا و، ئەبێ سزایەکی توندت بدەم چونکە ئەوە کارێکی ناشیرینە گەت لێ دەکەم من دز نیم لیلەکە لەسەر زەویەکە بوو چەند بێ مێشک و لاساری هێشتا دەستت بەکارکردن نەکردووە دەنجی شت لە سەرمان بەرز دەکەیەوە گەت لێ دەکەم من دز نیم بێدەنگە هەستە زوبەدەی ئێمە تۆمان بە کرێ نەگرتووە بۆ پاڵدانەوە هەستە زوو ئەو ناماڵە پاکەرەوە دای بڕۆ دای بڕۆ. ئەو کوڕە برسیەتی ئیدا بۆچی شتێکی نەدەنی بیخوا تەنها پێشنیارێ بوو. کورە ئەوە ئاخر جارتە قسەی وا بکەی جارێکی تر گوێم لەو مینگە مینگە نەبێت ئەو کوڕە پێویستی بە ڕاهێنانە بۆ ئەوەی ڕەوشتی باش بێت ئەوەش کاری خۆمە دەی کوڕە بەردەوام بە سیسەی پیس. باشە دایە گیان ئیتر من تێرم خوارد. ئەوە چیە کوڕە شیرینەکەم دەبینم چەند ڕۆژەکە نانی وکام دەخۆی. قەیناکە من ئەم پارچەیان ئەدەم بە بالمۆ بیخۆ بالمۆ. زۆر خۆشە ها؟ ئەی خوایە بۆ وا بە خراپی مامەڵەم لەگەڵ دەکات؟ ها بیکۆڕە بەس تۆ لە من تێگەی. کە خوشکم چی بە من دەوت ڕۆمیۆ چییە؟ ئەو ئەیوت ئەو ڕۆژی کە لە دەستە دەڕوان ناگەڕێتەوە جا بە دڵتەنگی باڕی مەکە بەختەوەەر بوو ئەتوانی هەم شتێکی دەوروبەر بگۆڕیت ئێستا دەچین بۆ کار؟ هەر ئێستا دەرەچین. بڕۆ کەلوپەلەکان بێنە با بڕۆین. بەسەر چاو. ڕۆمیۆ، تۆ کوڕێکی زۆر بەهێزی. زۆر بە ڕەقی لەگەڵت جوڵاینەوە. گوتم لەوە چێ دڵتەنگمان کردبیت. ئەوەی ڕاستی بێ تۆ زێ دڵتەنگ بووم بەڵام دڵتەنگی سوودی نییە بۆ من. باشە دەی ئێستا فێری چۆنێتی کارکردنت دەکەم. ئەم شەقامە شوێنی کارکردنمانە. جوان دیقەت بدە. کێ پێویستی پێەتی؟ بێڵە دەی باشە دوو کەڵکێش پاکەکەینەوە برە دەنگت بەرزکەرەوە با هەموو کەس گوێ لە دەنگت بێ دوو کەڵکێش پاکەکەینەوە ئای لەو دەنگە خۆ خەریکە خەوم لێ دەکەوێت ئەوەندە تون هاوار بکە تا دەگات لادێکەی خۆت زۆر چاکە وەرە بۆ ئێرە دوکەڵ کێشەکە لە چێشتخانەیە. باشە بەسەر چاو. دەی بزانم گرفتی ئەم دوکەڵ کێشە چیە خانم. دوکەڵەکە ناچێتە سەرەوە هەمووی بەرەو خوارەوە دێت. لولەکە بە دوکەڵ و شتی پیس گیراوە و پێویستی بە پاکردنەوەیەکی تەواو هەیە ئادەی ڕۆمیۆ وەرە ئێرە بزانم. باشە وا هاتم. شتەکان دانێ و چاکەتەکەشت داکەنە. ئێستاش سەرکەوە بە ناو لوولەکە. من بچم؟ خۆ منیش نا. ئێستاش زووکە و کاتەکە بە فیڕۆ مەدە. خێرا کە دێی. باشە. ببوورە، ئەمڕۆ یەکەم ڕۆژە ئەم کارە دەکات و هێشتا هیچی لێ نازانێ. گرینگە ئەوەیە باش پاکی کاتەوە. هیچ خەمت نەبێ یەڵا سەرکەوە ئەی کرێکاری بچکۆلە. ئەوە چاوەڕێی چی ئەکەی؟ نا نا هیچ نییە. من چی بکەم؟ بەدوای پەیژە ئاسنینەکەدا بگەڕێ. دۆزیتەوە؟ بەڵێ. بەسەریدا سەرکەوە، کارەکە ترسناک نییە. ئێ باشە ئێستا چی بکەم؟ بەدوای کونە گیراوەکەدا بگەڕێ، ئەو کونەی لەگەڵ دوکەڵکێشە سەرەکیەکەدا یەک دەگرێتەوە، هەوڵ بدە بە جوانی پاکی کەیتەوە. چاوەکانت داخە کاتێک سەردەکەوی، زۆر گوێش بە دوکەڵەکە مەدە. ئەوە چی بوو بۆ کەوتی؟ چاوەکانم زۆر ئێشەکەن ناتوانیشم هەناسە بدەم. یەڵا سەرکەوە دەی هەڵبدە بەرەو تەناسە بدەی پاش ماوەیەکیش لەگەڵ کارەکە ڕادێی پێویست بە ترس ناکات. ئەم جارە سەرکەوتووە بم. ئافەرین تۆ کوڕێکی زۆر ئازای. هێشتا نا. دە باشە زیاتر سەرکەوە. یاڵا سەرکەوە کاتێ کونەکەت دۆزیەوە باش پاکی کەرەوە. بەختەوەر بوو ئەتوانی هەموو شتێکی دەوروبەر بگۆڕی. دەستتان خۆشبێ کرێکەی چەندە؟ کرێکەی دە دینارەکات ئێمە هەمیشە لە خزمەتتانداین بە نرخێکی هەرزان دووکەڵ کێش پاک دەکەینەوە عیبە مەکۆکە ئەمە لەگەڵ کاری ئێمە ناگونجێت من چیتر ناکۆخم ژ بەر هندی ئەو زەحمەتە وی بری هەمیش بیر کرد. ئەوەت بیا پارت بنەدەنە من لێم گەڕێ با من لەگەڵ باوکم کار بکەم، خۆ من لەو منداڵە بچووکە بەهێزترم و نایەڵم باوکم ماندوو بێت. کوڕم تۆ نابێ دوو کەڵ چێشت پاککەیتەوە، تۆ دەبێ کارێکی باشتر بکەی. ڕاست دەکەی دایکە. دابێ بیکۆڕۆ هەی ئەوە سەمون و پەنیرە ئەمە چێ نردوێتی ئەمە لەو ژوورەوە هاتووە. ئەم پیاوە لەبەر باشی و دڵسۆزی کاریگەری سۆری لەسەر ژیانی ڕۆمیۆ دەبێت و ئایا ئەبێت نهێنی ئەو کچە چی بێت کە لە ژورە داخراوەکەدایە ئاشکرابوونی ئەم نهێنیانە لە ئەڵلقەی داهاتوودا دەیبینن.